هەتا ئەو کاتەی ڕۆژەکە تەواوبێت بۆ خۆمان یاریەکەین لە وڵاتی خەونی خۆمانە گەماکەین کەمێک دواتروتی بەڵام تۆ نەت ناسیمەوە هەر بە دەنگیا زانیم کە هێشتا دڵی ڕەنجاوە و کەمێک توو ڕەشە لە پڕێکا هەستم کرد کچێکی حەو ساڵان قسەم لەگەڵاکات نەک کچێکی گەورەی بی ساڵان ناچار بووم سەر لە نوێ سێرێکی بکەمەوە هەتا بڵیت ماکسێ سوورەکەی لە بەرچاوما جوان بوو هەستیە بزوانم هەر بە ماکسەکەیە ئەم بینی لەشی چۆن هەناسایەت چونکە ماکسەکەی بەرزە بۆ وەنیشتەوە بەرزە بۆ وەنیشتەوە و هەر وەک شەپۆلی دەریایەگە هاتە بەرچاوم کە خۆی کێشا بە قەراغ ئاوێکی ڕۆمانسی ئاسادا. قەراغاوەکە هەر بە ماکسێکەیەوە چوو. سەرم هەڵبڕی و سەیرێکی ئاسمانم کرد. پەپولەیەکی زەردم لە نێوان گەڵاکانی دار پرتەقاڵەکە بینی. ئەو ڕۆژە ئەوە یەکەمین پەپولە نەبوو کە ببینم، بەڵکو چەندەهام بینی. ئاماژەم بۆ پەپوولەکە کرد و وتم، چۆن بتوانم کرمۆڵەیەک بناسمەوە کە چەندەها ساڵە بووە بە پپوولە؟ زۆر بە توندی وتی، یان ئۆڵاو. لەوە بەدواوە هیچی تر دەربارەی گۆڕانی ئەو لە سەردەمی مناڵییەوە بۆ کچێکی گەورە باس نەکرا. من هێشتام چەندەها پرسیاری بێوەڵامم لەلا مابەوە بینینی کچەی پرتەقاڵ خەریک بوو شێتیەکردم بەلایەنی کەمەوە هەموو ژیانمی هەڵگەڕایەوە ڕاستە و خۆ چوومە ناو بابەتەکە و وتم ئێمە لە ئۆسلۆ یەکترمان بینی سێ کڕە چاومان بە یەکتری کەوت و لەو کاتەوە جگەل لە تۆ تا ڕادێک بیرم لە هیچ شتێکی تر نەکردوتەوە بەڵام دواتر هەروا بە ئاسانی دیار نەمایت و ون بوویت. بەلامەوە ئاسانتر بوو پەپوولەیەک بە دەست بگرم وەک لەوەی تۆ بهێڵمەوە. بەڵام تێناگەم بۆچی وتت ئەبێ شەش مانگ تێپەڕێت و ئەوجا یەکتری ببینینەوە؟ بێگومان بەهۆی ئەوەوە بوو کە ناچار بوو سەفەرێکی ئیش بێلیا بکات. هەر هیچ نەبێت ئەوەندە تێگەیشتم. بەڵام بۆچی هێندەی بەلاوە گرنگ بوو کە شەش مانگ لە ئیسپانیادا بمێنێتەوە، لە دڵی خۆماوم وت، بڵێیت بەهۆی ئەو کوڕە دانیمارکییەوە بووبێ؟ گومانم نییە کە تۆ بتوانیت مەزەنەی وەڵامەکەی بکەی جۆرج، من ئەو کاتە نەمەتوانی. بەڵام تۆ بە چاوی خۆت بینیوتە فێرنیکا سەرقاڵی چییە. لەو کاتەوە کە دەسم بە نووسین ئەم نامەیە کردووە بەردەوام پرسیارێک لە مێشکما دێت وەچێت خۆم بە خۆمەڵێم بڵیت ئێستاکەش تابلۆ گەورەکەی کە دار پرتەقاڵەکانی تێدایە هەل لە ژووری دانیشتنەکەدا هەڵواسرابێت ئەو خۆی زوو زووڵێت ئەو جۆرە تابلۆیانم تێپەڕاندووە مەبەستم لەم کاتەیە کە ئەم شتانت بۆ نووسم بەڵام لەبەر خاتری تۆ هیوادارم نەدابێتی بە هیچ کەسێک و نەخستبێتیشیە ئەمبارەکەوە ئەگەر ئێستاکە لەوێدا دایناوە ئەوا بە بڕوای من هەقە داوای ئەو تابلۆی لێ بکەی لە وەڵاما وتی لێرە قوتابخانەیەکی هونەری یان وردترێک بیڵێم لە قوتابخانەیەکی وێنەکێشان وەرگیراوم. ئەو خولە بە لای منەوە زۆر گرنگە، لەبەرەوە سوورم لەسەر ئەوەی تەواوی بکەم. منیش سەرم سوڕما وتم، قوتابخانەی وێنەکێشان؟ ئەی بۆچی ئێوارەی جەژن هیچ شتێکت لەو بارەیەوە باس نەکرد؟ یەکسەر وەڵامی نەدامەوە لەبەرەوە بەردەوامیم بە قسەکانمدا وتم بیرت دێ چۆن بە فرێگەباری لاتدا چۆن دەستم بە قشتا هێنا بیرتە لە پڕێکا کە تەکسیەکە هات زەنگەکان زرنگیان لێبەرز بۆ ئیدی تۆ ڕۆیشتیت لە وەڵامەوتی هەموویم لە بیرە هەروەک فیلمێک دێتەوە پێش چاوم وەک دیمەنی یەکەمی فیلمێکی زۆر زۆر ڕۆمانسی دێتەوە یادم وەگەوەی ناڕزایی دەرببڕموتم بەڵام بۆ ناچار بوویت ئاوا پڕ بیت لە ڕاز و نەهێنی من لەوە تێناگەم دەموچاوی گۆڕا و بەجددیەوە سەیری کردم وتی وابزانم هەر لەو کاتەوەی کە لە ترامەکەدا بینیمیت سەرنجل ڕاکێشام و چاوێکم لەسەر دانایت یان ئەتوانین بڵێین دیسانەوە سەرنجت ڕاکێشامەوە بەڵام بە شێوەیەکی جیاوازتر لە کەڕەتەکانی پێشوو دواتریش چەند جارێک یەکترمان بینیەوە بەڵام من وای بۆ چووم کە بتوانین هێندە بەرگە بگرین کە بۆ ماوەی شەش مانگێک لە یەکتریەوە دوور بین. لە دڵی خۆما وتم ڕەنگە پێویستمان بەو جیابوونەوەیە بێت. ئێمە لە سەردەمی مناڵیماندا زۆر لە یەکترەوە نزیک بووین، بەڵام چیتر خۆ مناڵ نین. من پێم وابوو کەمێک پێویستیمان بە تاسەکردنی یەکتری هەبێت بۆ ئەوەی هەر وەک جاران یەکسەر دەست نەکەینەوە بە یاریکردن لەگەڵ یەکتریە. مەبەستم لەوە بوو، کەروە خوی یاری کردنی سەردەمی مناڵی دیسانەوە تێکەڵ نەبینەوە من ویستم سەر لە نوێ بم دۆزیتەوە ویستم هەروەک چۆن من تۆم ناسیەوە تۆش بە هەمان شێو بم ناسیتەوە هەل لە بەرەوەش بوو کە خۆم پێنە ناساندیت ڕاست و دروست لە یادم نییە بە شێوەیە گۆڵامدایەوە هەموو ئەو وشانەشم لەبیر نییە کە کچەی پرتەقاڵ هەڵی ڕشتن. بەڵام هێدی هێدی کە لە باسەکەماندا قووڵ بووینەوە، زوو زوو لە بابەتێکەوە چووینە سەر بابەتێکی تر، لە بەسەرهاتێکەوە ڕۆیشتینە سەر بەسەرهاتێکی تر. تا دوایی لە کاتێکی گونجاودا، پرسیارێکم لێ کرد و وتم، ئەی کوڕە دانیمارکیەکە؟ هەستم کرد کە سواڵی شتێکی لێ یەکەم، بێ ئەقڵیم کرد، قێزم لە خۆمە کردەوە. سارد هاتە بەر چاوم و بە سووکە تووڕەبوونێکەوە وتی، ناوی مۆگنسە، ئەویش لە هەمان ئەو قوتابخانەی وێنەکێشانەیە کە منی لێ وەرگیراوم، کوڕێکی باشە، من پێم خۆشە کەسێکی وڵاتانی ئەسکەندەنافیم لەگەڵدایە. سەرم گێژی خوارد و وتم، بۆم پرسیار بوو کە لەوێدا دەموچاوی سوور نەبۆوە، بەڵام هۆکەشیم نەزانی. هەروا بە ئاسانی بە بۆنەی کراسە سوورەکەیەوە نەمەتوانی بیبینم. جگە لەوەش خەریک بوو دونیا بە تەواوی تاریک ئەبوو. یەک دوو گڵۆپی سەر شەقامەکە ڕووناکییەکی زەردباویان بەسەر گۆڕەپانە چۆڵەکەیا پەخش ئەکردەوە. کەمێک لەوەوبەر بوتڵێک شەرابمان داوا کردبوو. هەر یەکەمان بە پەرداخێک شەرابی دەستمانەوە دانیشتبووین. لەوێدا وتی. پۆرترێتێکی تۆم کێشاوە هەڵبەتە هەر بە خەیاڵ وێنام کردویت بەڵام لە تۆوە چێ مۆکنیس بەلایەوە جوانە ماوەیش تر تۆشەی بینیت هەر زۆر بە ئاسانی ناوی پۆرترێتەکەم ناوناوە یان ئۆلاو کەواتە بۆم دەرکەوت کە فیۆرنیکا خۆی وێنەی خۆی لەسەر پۆستکارتەکە کێشابوو. لەبەرئەوە پێویستی ناکرد لەو بارەیەوە پرسیاری لێ بکەم. بەڵام شتێکی تر هەر بە خەیاڵما هاتوەچوو، لەبەرئەوە وتم، کەواتە ئەو پیاوەی ناو تۆیۆتا سپییەکە مۆگنیس نەبوو؟ پێم پێکەنی. وا هاتە بەرچاوم کە بیەوێت بابەتەکە بگۆڕێ، وتی، ڕەنگبێ بڕوام پێ نەکەی، گەر بڵێم ئەو ڕۆژە تۆم لە بازاڕی یۆنگستۆرگتدا نەبینی بەڵام من لەبەر خاتری تۆ هاتماوێ من لە قسەکەی تێنەگەیشتم هەستمەکرد زۆر بە نهێنی و قساکە بەڵام ئەو بەردەوامی یا بە قسەکانی وتی یەکەم کەڕەت لە ترامەکەی فرۆگنەردا یەکترمان بینی دواتر کەمێک بە شارا خولامەوە و ئەو قاوەخانەیەم دۆزیەوە کە تۆ زوو زوو سەردانی دەکرد من قەت لەوە پێش نەچوو بوومە و قاوەخانەیە بەڵام ڕۆژێکیان پاژەوەی کتێبێکی وێنەی تابلۆکانی ڤیلاسکیسی وێنەکێش هیسپانیم کڕی خۆم کرد بەوێدا بۆ خۆم دانیشت بووم و پەڕەکانیم هەڵایەوە چاوەڕوان بووم وتم چاوەڕوانی منە دەکرد یەکسەر زانیم کە پرسیارێکی زۆر نابەجێم کرد هەستم کرد بە پەستییەکە وەڵامی دا وتی، تۆ لەو بڕوایەدایت بەس تۆ بە دوای خەڵکا بگەڕێی؟ منیش بەشێکی ئەم چیرۆکەم. بێگومان من تەنها پەپولەیەک نیم کە تۆ هەوڵی گرتنی بدەیت. نەمەوێرا چیتر لەو بابەتانەیە قوڵ بمەوە. لەو کاتەیە ترسناک هاتە بەرچاوم هەر بۆیە زۆر بە ئاسانی وتم، بەڵام لە بازاڕی یۆنگستۆرگتدا وتی یان ئۆڵاو هێندە مناڵ خۆت مەنوێنە خۆ من بۆم باس کردیت لە دڵی خۆماموت کوایان ئۆڵاو گەر بەڕاستی مەبەستی بێت بم دۆزێتەوە کەواتە بێ لە چ شوێنەکە بە دوامە بگەڕێت بە تایبەتیش کە دوو کەڕەت بە زەرفێکی گەورەی پرتەقاڵەوە بینێومی دڵنیا نەبووم، بەڵام وای بۆ چووم کە لە بازاڕە گەورەکانی میوەی شارا بەدواما بگەڕێی. من چەندەها جار چوومە ئەوێ بۆی بتبینم، بەڵام لە شوێنی تریشا بەدواتا گەڕام. چوومە کلۆڤای، هۆملفای، ڕۆژێکیان چوومە ماڵتان و چاکوچۆنیم لەگەڵ دایک و باوکێ کرد. هەر ڕێک لەو کاتەیە کە درگایان لێکردمەوە پەشیمان بوومەوە، بەڵام تازە کار لە کار ترازا بوو. کەمێکم دەربارەی سەردەمی مناڵی و شوێنە کۆنەکان بۆ باس کردن، حەزەکەم هێندەش بزانیت کە پێویستی نەکرد ناوی خۆمیان پێ بڵێم چونکە یەکسەر منیان ناسیەوە بانگیان کردمە ژوورەوە بەڵام وتم بەداخەوە کاتەکەم نالەبارە ئەوەندەشم پێوتن کە لە قوتابخانەیەکی وێنەکێشان وەرگیراوم نەوەزانی باوەڕی پێ بکەم یان نا لەبەرە وتم بەڵام تەنانەت یەک وشەیان دەربارەی ئەو سەردانەی تۆ بۆ من نەگێڕاوەتەوە. خەندەیەکی پڕ نهێنی خستە سەر لێوی. لەوێدا کەمێک لە مۆنالیزا چوو. بەڵام وابزانم لەبەرەوە بوو کە بەردەوام بە ناگا بیرم لە قوتابخانەی وێنەکێشانە کردەوە ئەو جاوتی داوام لێکردن پێت نەڵێن کە من سەردانم کردوون ناچاریش بووم شتێک هەڵبەستن و هێندەیان بۆ ڕوونکەمەوە کە تۆ نابێت بەوە بزانیت لاڵ بووم و نەمزانی چی بڵێم ئاخر من خۆم چەند ڕۆژێک لەمەوبەر خۆم پێنەگیرا و پۆستکارتەکە ئیشبیلیام نیشانی دایک و باوکمە بە پەلە خۆم کرد بە ژوورا و پێم وتن ژنەهێنم ئێستا تێگەم بۆچی هەردەم و دەستپاریان بە قەرز زامێ تا بلیتێکی فڕۆکەی پێ بکڕم هیچیان پێنەوتم نیانوت بۆچی لە گەرمەی خوێندنا سەفرێکی ئیشبیلیاکەی بۆ چ شتێکیش تەنها لەبەرەوەی کچێک بدۆزمەوە کەیەک دوو کەڕەت لە ئۆسلۆ بینیبووم. کچەی پرتەقاڵ لەسەر قسەکانی بەردەوام بوو. وتی، هەروا بە ئاسانی ناتوانین کەسێکی دیاریکراو لە شارێکی گەورەدا بدۆزینەوە. بە لایەنی کەمەوە ئەگەر بمانەوێت بیبینین هەروا بە ڕێکەوت نایەتە بەر لووتمان، جارجارێکیش کوتوومت ئەوەمانەوێت. من ئەبوایە بهاتمایەتە ئەم قوتابخانەی وێنەکێشانە، هەر لەبەرئەوە نەمویست بەر لەو سەفەرەم خۆم بە هیچ کەسێکەوە ببەستمەوە. ئێ خۆ گەر دوو کەسیش بەردەوام بەدووی یەکترا بگەڕێن، ئەو کاتە هیچ مایەی سەرسوڕمان نییە گەر بە ڕێکەوت یەکتری ببینن. بابەتەکەم گۆڕی. مەبەستم لەوەیە شوێنی دیمەنەکەم گۆڕی و پرسیم، تۆ قەت لەوە پێش بە مەبەستی ئامادەبوونی سرووتی جەژنی لەدایکبوونی مەسیح ڕووت کردۆتە کڵێسە گەورەکە؟ سەری بۆ ڕاوەشاندم وتی، نەخێر. هەرگیز نەچووم ئەی تۆ؟ منیش سەرم بۆ ڕاوەشاندەوە و ئەوجا وتی، کاتژمێر دووش لەوێ بووم. دواتر چوومە دەرەوە بە شارا خولامەوە. چاوەڕوانی کاتی دەستپێکردنی سرووتی دواترم ئەکرد. ئەو جارەیان ئەبوایە تۆ دەربکەوتیتایە. جەژنی لەدایکبوون بوو، لەسەر سەفەریش بووم بۆ دەرەوەی وڵات. وابزانم ماوەیەکی دوور و درێژ هەروا بە بێدەنگی دانیشتبووین. هیچمان ناوت، بەڵام خاڵێکی زۆر گرنگم لا مابوو و ئەبوایە بگەڕامایەتەوە سەری، لەبەرئەو وتم، کەواتە ئەو پیاوەی ناو توێتا سپیەکە مۆگنیس نەبوو؟ وتی، نەخێر ئەو نەبوو. ئەی کێ بوو؟ ئەوجارەیان. بەر لەوەی وەڵامم باتەوە کەمێک دوو دڵی گرتی دواتر وتی کەس نەبوو دیسانەوە پرسیمەوە کەس نەبوو وتی دەستگیرانە کۆنەکەم بوو کاتی خۆی لە دواناوەندی پێکەوە بووین وابزانم لەویا من خەندەگرتمی بەڵام لەگەڵەوە شاوتی یان ئۆڵاو هیچمان ناتوانین ڕابردووی ئەوی ترمان بکەینە مڵکی خۆمان پرسیارەکە لەوەدایە ئایا پاشە ڕۆژێکمان پێکەوە هەیە یان نا دوابەدوای ئەو قسەیە شتێکی هەر زۆر قۆڕم وت وابزانم هەر لەبەرەوەش بوو کە نەمەوێرا بڕوا بەوە بکەم کە پێچێت من و کچەی پرتەقاڵ پاشە ڕۆژێکمان پێکەوە هەبێت بە زمانی ئینگلیزی وتم پرسیارەکە لەوەدایە کە پێکەوە بین یان پێکەوە نەبین وابزانم ئەویش کەمێک قسەکەمی بەلاوە بێمانا بوو، هەر بەوەی دایپۆشم دەستم کرد بە باسکردنی شتێکی جیاواز و وتم، ئەی ئەو هەموو پرتەقاڵە چی بوو؟ چیت لێکردن؟ بەڕاست بۆ چ شتێک بەکاردەهێنان؟ لە دڵەوە پێکەنی، دواتر وتی، پێم وابێت سەری سوڕماند بوویت هەر بە بۆنەی ئەو پرتەقاڵانەوە ڕام کێشایتە ناو بازار ڕیۆنگستۆرگتەوە وابزانم هەر بەهۆی ئەو پرتەقاڵانەشەوە بوو کە کەوتیتە باسکردنی سەفەرەکەی گرنگلاند باسی گالیسکەی سەر بەفرەکەت بۆ کردم ئەها وتت هەش سەگڕایە کێشن و دە کیلۆ پرتەقاڵیشی تێدایە بە پێویستم نەزانی نکۆڵی لە قسەکانم بکەم بەڵام دیسانە وتمەوە ئەو هەموو پرتەقاڵەت بۆ چی بوو؟ لەوێدا نیگایەکی تێگرتم. هەر وەک ئەو کاتە تەماشای کردم کە لە قاوەخانەکەی ئۆسلۆدا دانیشتبووین. زۆر لەسەرخۆ کەوتە قسەکردن و وتی، وێنە مەکردن. سەرم سوڕما وتم، وێنە دەکردن؟ هەر هەموویان؟ زۆر بە نەرم و نیانییەوە سەرێکی بۆ لەقاندم و دواتر وتی، ناچار بووم بەر لەوەی بێمە ئەم قوتابخانەی وێنەکێشانە، ڕاهێنان لەسەر وێنەکێشانی پرتەقاڵ بکەم. منیش وتم، بەڵام ئەو هەمووە؟ وتی، ئەبوایە وێنەی چەندەها پرتەقاڵم بکێشابایە. بەڵێ، من ڕاهێنانم لەوەیا کرد خۆم ما بەدەستەوە و سەرێکم بۆ ڕاوەشان لە دڵی خۆماموت بڵێ پێم ڕابێرێت ئەو جاوتم باشە ناکرا یەک پرتەقاڵ بکڕیت و چەندەها جار وێنەی بکەیتەوە سەرێکی بۆ لار کردمەوە و بە نیمچە پەسیەکەوتی وابزان من و تۆ لە ماوەی داهاتووە ئەبێت چەندەها بابەت تاوتوێ بکەین چونکە لەواچێت چاوێکی کوێر بێ وتم مەبەستت چییە؟ ئەویش وتی، یان ئۆلاو، هیچ دوو پرتەقاڵێکی دونیا وەک یەک نین، تەنانەت هیچ دوو چڵە گیایەکیش بە تەواوی چون یەک نین، هەر لەبەرئەوەشە کە ئێستاکە تۆ لێرەدایت. هەستمە کرد بێعەقڵم، چونکە لە مەبەستی قسەکانی تێناگەیشتم. لەبەر خۆمەوە وتمەوە، هەر لەبەرئەوە من لێرەدام، چونکە هیچ دوو پرتەقاڵێک وەک یەک نین، مەبەستت لەوەیە؟ وتی، تۆ ئەو هەموو ڕێگایەت تا ئێرە بەس بۆ ئەوە نەبڕیوە کە ئافرەتێک ببینیت؟ ئەگەر وات کردبێت ئەوا وەک ئەوە وایە بەدوای ئاودا هاتبیت و چەندەها کانیت بەجێ هێشتبێت. ئێ خۆ ئەو هەموو ئافرەتە لە ئەوروپادا هەیە، بەڕاست چەندەها کانیشی تێدایە، بەڵام تۆ بۆ ئەوە هاتوویت کە من ببینیت و تەنها یەک منیش هەم لە ڕاستیدا منیش لە ئیشبیلیاوە هەروە نامەیەکم بۆ پیاوێکی ئۆسلۆ نەنارد من نامەکەم بۆ تۆ نرد داوام لێک کردیت کە هۆ گرم بیت داوام لێک کردیت کە کەمێک متمانەم پێ بکەیت زۆر دوای ئەوەی کە قاڵخانەکە دواخرا ئێمە هەر دانیشتبووین و قسەمانە کرد دواتریش کاستین ڕایکێشامە لای قەدی ئەو دار پرتەقاڵەوەی کە لە ژێریدا دانیشتبووین. بەڕاست بە تەواوەتی بیرم ناکەوێتەوە وابزانم من پاڵم بەوەوە نا بەرەو دارەکە، بەڵام لە یادمە کەوتی یان ئۆلاو ئێستا توانی ماچم بکەی، چونکە وا لە دواجاردا توانیم بتگرم. دەستم خستە سەر دەفەی شانی و بە هێواشی ماچێکی لێوانیم کرد. وتی، ئاوا نا، ئەمەوێت بە ڕاستی ماچم بکەیت، دواتریش ئەمەوێت بە ڕاستی باوەشم پێ بکەیت. منیش ڕێک بە قسەی کچەی پرتەقاڵم کرد. ئەو یاساکانی داڕشت. ماچەکەی تامی ڤانێلایەدا، قژیشی بۆنی لیمۆیشی تەڕ و بڕی لێ هات. زۆر بە ڕوونی هەستمە کرد دوو سمۆرەی پڕ لە ژیان بە قەدی دار پرتەقاڵەکەیە هەڵەزنین و ئەچنە سەر ترۆپکی دارەکە. بە دڵنیایەوە نەمەزانی چ جۆرە یارییەکیان ئەکرد، بەڵام هەستمئەکرد بە تەواوەتی سەرقاڵی گەمەکەیانن. جۆرج، نامەوێ لەوەندە زیاتر لەسەر ئەو ئێوارەیە بنووسم. هێندە بەسە. بەڵام بە یارمەتیت. ئەمەوێ بزانیت.